برایان و خوشکانی بەڕێزم السلام علیکم و رحمە اللە و بەڕەکاتوو سوپاس و ستایشی خوای تەعالاکەم کەوا لە خزمەت توی بەڕێز و خۆشەویستا لە وانەیەکی تر لە وانەکانی ژیانی هاوسەرگیری پێک شاد ئەبینەوە داواکارم لە خوای پەروەردگار خوشکان و برایانم بە خێر و خۆشی و بە ڕێگەیەکی شەرعی بێکر بگەیەنێ ئەوانەی کە بە نیازی ژیانی هاوسەرگیرین و ئەوانەشی کە ژیانی هاوسەرگیریان پێگەێنا و خوای گەورە خۆشەویستی تەبای زیاتر خاتە نێوانیان بمدە نمونە بۆ خەڵکی دەوروبەر یا رب العالمین برا و خوشکە بەڕێزەکانم دیارە لەوانەی ڕابردووە باسی ژن گواستنەوەمان کرد و ئەو حاڵەتانەی کە شەرعین ئەوانەی کە ڕێ لێگیراون بە وردی هەموو خاڵەکانمان باس لێوە کرد و ناچینەوە سەری لەوانەی ئەمڕۆمان داچینە خزمەتی چەند خاڵێکی تر یەکێک لەو خاڵانەی کە دەست پێەکەین ئەو ئەوێ باسی خواردن دروستکردن و وەلیمەیە بەڕاستی برا و خوشکە بەڕێزەکانم هەڵبەتە دوای گواستنەوە پێویستە خواردن دروست بکرێ خەڵکی بۆ دەعوەت بکرێ ان شاء اللە بەو شێوازە شەرعیەی کە پێغەمبەری خوا علیە سڵ سەوە هاوڵە بەڕێزەکانی ئەنجامیان داوە نەک بەو شێوازە عرف و عادەتە جاهیلیانی کە بەداخەوە ئەمڕۆکە لە کۆمەڵگەی ئێمەیە قورسایی گوشەکە سەرشانی زاوە و لە بەرامبەری شەکانی کۆمەڵشتی پیەکە لە بەرۆی کە لە عرف و عاداتە هەیە کە قورساییەکە بۆ ژیانی خێزانداریان و قەرزار باری شێخە لە جیاتی دڵخۆشی ئەونەی تر ناڕەحەت ئەبێ کابرا کە خێزانی گواستۆتەوە داڵغی لای قەرزەکانی دیکە چۆن بیداتەوە و لەگەڵ ئەوەشا بەداخەوە ئەیڵێین ڕێگەی نامەشروع و ناشەرعی زۆر ئەگیرێتە بەر وەکو حەفلە و ئاهەنگ و ڕەشبەڵەک و ئەو کارە ناشایستانەی کە بەڕاستی لە مرۆڤی مسوڵمانی سەرڕاست ناوەشێتەوە. با بزانین پێغەمبەری خوا صلی سەم لەگەڵ هاوەڵە بەڕێزەکانیان کاتێک کە ژیانی خێزانداریان پێگەناوە چۆنیان چکە چیان کردو بەڕاستی چۆن خواردنیان دروست کردووە کە پێوتێ وەلیمە و چۆن خەڵکیان بۆ داوت کردو بەڕاستی براو خوشکە بەڕێزەکانم لە پاش گواستنەوە لە سنەتی پێغەمبەری خوا هاتو علی ساسەلام بە سێ ڕۆژ دوای سێ ڕۆژ لە گواستنەوە سنت بووە کە وەلیمە کرێواتە خواردن دروست کرێت نەک وەکو ئێستا بەڕاستی هەر بێجگە مارە بڕینەکە یاڵا دوای مارە بڕین ئەمجا حاڵەتی خەنە بەنانە و هۆڵ گرتنە و ینی ئەوەندە مەسوفات بە شخصەکان تێ فەقیرە کۆلێ قەزەخەنە سەرشامی بۆیە بەڕاستی بێ لە هەموو تەڕەفەکانەوە تایبەتی تەڕەفی بووک هەوڵدا کاراسانی بۆ ماڵی زاوا بکە بۆی خۆشەویستی تەبای زیاتر لێوانی ئەم دوو خێزانە دروست بێ نەوەک هەر لە سەرتاوە بەهۆی لایەنێکی مادی دنیاییەوە مەڕێک بێ شەکێک بێت خوا یانی خواردن دروست کە بۆ خەڵکی وارۆ لە فەرموودەی ترا کە بڕیدەی کوڕی حەسیب ڕزا و ڕەحمەتی خوا لە سەر بێمانێکی ڕێتەوە فەرمێ کاتێک کە ئیمامی علی ڕزا و ڕەحمەتی خوا لە سەر بێ فاطمەی کچی پێغمبەری خوا صلی الله عليه وسلم ماری کرد ئەفەرمێ واتە لەو کاتە کە فاطمەی مارە کرد پێ سەلم فەرمووی پێویستە بۆ ژن گواستنەوە وەلیمە بکرێت واتە خواردن دروست کرێ جا سعدیش فەرمووی شەکێک لەسەر من ڕزا و ڕحمەتی خخوای سەبێت سەر چونکە تەمان لەو سەردەما لە بەروی کە فەقیر حاڵ بوون یەکسەر هاوڵانی بەڕێز لە دەوروبەرە چ توانایەکیانەوە یارمەتی برا و خوشکەکەیان داوە بەڕاستی وەکو ئێستا قورساییە نەخستۆتە سەرشانی بەرامبەر بەڕاستی وێسەر هاوڵێکی بەڕێز فەرمی شەکەکە لەسەر من و فلان کەسی ژووتی ئەوەندە گەمەشامی لەسەر من لە ڕوایەتی ترا فەرمێ کۆمەڵێک لە ئەنسارەکان چەند ڕەبە ساعێک گەن بە شامیان بۆ کۆ کردەوە بۆ چێ بۆ ئیمامی عەلی بۆی کە خەڵکی کۆ بکرێت و بیخۆن ئەبێ خۆشی بگێڕن بەس خۆشیێک کە شەرعی بێ نەک ناشەرعی بێ بە دەمەوە چوونی تیاوی یارمەتی دەربێ و کارئاسانی بێ بۆ زاوا کە بەختەوەری کە و ژیانی خێزانداریان نەک خاکە سەری کە بەهۆی ئەو هەموو قەرزەی کە کەوتە سەر شانی لەم وەزعە ناڕەحەتیەشە کە هەندێ خەڵک بەسەریەتی هەرچەند هیچ کاتی وەزعی ئێستا بەقەدەر سەردەمی پێغەمبەر ساسم هاوەڵانی بەڕێزی قورسایی و ناڕەحەت نەبووە و برسێتی و نەبوونی ئەو کاتە زۆر زۆر زیاتر بۆ هەتاوەکو ئێستاکە بەڕاستی بەڵام ئێستاکە قەنەعەت نییە و کاتە قەنەعات هەبوو برا خوشکە بەڕێزەکانم ئەو کاتە خاوەن ئیمانێکی بەهێز و پتەو بوون قەت نەترساون تەوەکلێکی بەهێزیان هەبووە جا بۆیە ئەبینین ئابۆ شێوازە بێ خواردن دروست کرێ و خەڵکیشی بۆ باڵ کرێ بە تایبەتی هەژاران ئەوانەی کە فەقیر و هەژارن لە خزمان و لە دۆستان نەک ئەوانەی کە دەوڵەمەند و خاوەن پارەن ئەوانە بای گێش کرێن ئەوانەی تر وازیان لە بهێنێ بەڕاستی چونکە بەڕاستی هەڕەشەی سەختی لەسرە شەڕ و تاامی تاام وەلیبەتی یود عاە هەل ئەغنیا ويمنعها المساكين ومن لم يجب دعوة فقد عصى الله ورسوله پێوە ساڵ سە فەرمێ خراپترین خواردن خواردنی ژن هێنانە کە بانگی دەوڵەمەنەکانی بۆ کرێ و قەدەغی هەژارەکانی لەکرێ ئەوانێکی هەژارن و هەر کەسێک وەڵامی بانگەوازەکە نەداتەوە بانگ بکرێ ئەوە بێفەرمانی خوا پێغمبەری خوای کردو علی سەڵات وسلام کەوابوو ئەبێ زۆر وریا بین، زۆر جار هەندێک لە خێزانە بەڕێزەکان کە خێزانی دیندارن بانگمان ئەکەن بەو شێوازە شەرعیە سوننە زیندووەکەنەوە، ئەڵێ کاکە خۆ بۆ تەعزیە ناچم، ئەی ئەگەر هەڵپەڕکێیەک و ڕەشبەڵەکێک و ها خەڵکی جاهیل چۆنە برا و خوشکە بەڕێزەکانم لە نزیکانی دەوروبەر یعنی کاتێک کە تۆ دەی سونەتێ زیندووەکەیتەوە ناشەرعی تێ ئەنجام نادەی ئیتر تۆ بوویتە کە کەسێکی نامۆ غەریب لەبەروی کە بە عرف و عادات و بە عقل و هۆشی ئەوانت نەکردووە جا بۆیە بەداخەوە زۆر جار هەندێک لە زاو بووکەکان بە تایبەتی ئافرەتەکان کاریگەری نەرێنیان لەسەر دروست دەبێت عەطف و سۆز وایان لەکە یا پەنا بەخوای گەورە زووتر ئەکەونە ناو تاوانەوە و ڕازیە من بەوەی کەەوە ئەو شتە ناشریانە کە بەحسابی خۆی ڕستێنێ تەسویرەکەی تر هەر ئەو جارێ بۆ هەڵیەک لێ بۆ بۆ یادگاری بەڵام تۆ نازانی کەەوە خۆت توشی تاوان ئەکەیت و سەرپێچی فەرمانی خوا ئەکەی، ئەو خوایی کە گەیاندویتی بە هاوسەرەکەت هەر ئەو خوایەش ئەتوانێ خۆشەویستی و بەختەوەری لە ژیانی خێزاندارەکەت هەڵگرێ و هیچ کاتێ بەختەوەر نەبی لەو ژیانە، چەند ئافرەتمان بینی کە ئەو پەڕی حەفلە و ئاهەنگی بۆ کرا و پارەیەکی زۆری تیا سەرف کرا و بە هەزاران شێوە ڕەسمی گیرا و بڵاویش کرایەوە و ڤیدیۆی تایبەتی و کەچی مانگێکیش بەیەکەوە نەبوون لەگەڵ هاوسەرەکەیا بۆ چونکە هەنگاوەکانیان هەنگاوی نامەشروع بووە لەبەرەوە گەر کەسێک وەلیمە بکە بە شێوازێکی شەرعی خەڵکی بۆ بانکە ئافرەتان بەجیا و پیاوان بەجیا کە تووشی تاوان و تێکەڵی و ناشەرعی و اختلاط نەبن ئەبوو شێوازەی کە پێغەمبەری خوا علیه ساسە ئەنجامی داوە هاوڵە بەڕێزەکانی ئەنجامیان داوە خواردن بدەم جە هەژارانیش بانکە ئەو کاتە ئەگەر لەگەڵ دەوڵەمەرەکانە هەژاران بانکە ئەو خراپترین خواردن نییە چونکە حافظی ابن حجر لە شەرحی یدعا لها الاغنیاء یعنی کە خراپترین لە بەرەوەی کە دەوڵەمەنەکانی و بازێ فەرموویەتی یدعا لها الاغنیاء لە جێگەی حالە بۆ طعام الولیمەیە جاگەر دعوەتەکەی واتە گەر دعوەتەکەی بۆ هەمووان بێ هەژاران و دەوڵەمەند بەیەکەوە بانکە ئەوە خواردنەکەی خراپترین خواردن نییە فەرمێ یانی بەس بە تەنها ئەگەر بۆ دەوڵەمەندەکان بانکە ئەوە خراپترین خواردنە پەنا بەخوای گەورابن کەوابێ بۆ شێوازەکەی مۆمێری خی پەروەردگار کە ئینسانی ئیماندار خواردن دروستکە و خەڵکیشی بە بانکە و سنەتیشە سێ ڕۆژ لە پاش گواستەوەکە ئەنجام بدرێ سێ ڕۆژ لە پاش گواستەوەکە ئەنجام بدرێ چونکە ئەنەس خوا لێ ڕازیبێ فەرمووی پێغەمبەری خوا عەلەیهی سڵاوسلام کاتێک کەوا دایکە سەفیەی گواستەوە ئازادکردنەکەی کردە مارەیی و پاش سێ ڕۆژ خواردنی دروست کرد و نان و گۆشت نەبوو لەو کاتەیە تەنها خورما و ڕۆن و کەشت بەبێ خەڵکیش تێریان لێ خوارد یعنی شەرتی ئەمەش ئەم فەرمودەی وا بەڕوو دەکات و برا خوشکەوەزەکان گەر کەسێک توانای نەبوو کە بەڕێ بکە شەکێ بکە ئەتوانی شەڵە خواردێکی ئاسایی خەڵکی تێری پێ بخوا و خەڵکی بەرامبەریش نابێ موعارەز بێت یان تعلیق و تانە و تەشەر بدا ئەگەر خۆی بە مسلمان ئەزانێ ئەبێت ڕازی بێ بەوەی کە ئەم کەسە ئەو شتەی بۆ دارێت تواناکەی هەرەوەندەیە ئەوتا پێغەمەری خوا بۆ ساسەلم گۆشت نەبووە نانیش نەبووە تەنها خورما ڕۆن و کەشک هەبوو و کات و خەڵکیش تێریانی خواردووە پێغەمەری خواش بۆ علیسە بەخواشی توانی بە یەک بانگەواز نەت شەکێن دەیان شەکیشیان بۆ بهێنایە بەڕاستی بەڵام فێرمان ئەکا برا و خوشکە بەڕێزەکانم سەرمەشقە بۆمان ئەبێ ئێمە شاو لە پێغەمبەرەکەمان کە ئێساسم بە پێی توانای ئەو کەسەی کە زاوایە قورسایی نەخینە سەر شەر بڵێ وەڵا عەیبە خەڵک تعلیقمان لێدا خۆ تۆ بۆ خەڵک ناشیت بەخوا هەر چیەکەی و خەڵکە لێ ڕازی نابێت بەڵام وەرە خوا لە خۆت ڕازیکە شوێن پێی پێغەمبەرەکە و بگرە بە عیساسەلام ئابزانە دڵی خەڵکیشی بۆ ڕازیەکە یاندا ئەجا وتوان شەکێکیان زیاتر سەبڕ یعنی ئەگەر توانای هەموو کابرا مەڕێک یا زیاتر بە پێی توانای خۆی کە خوا دەسەڵاتی پێ بەخشیبێ ئەو خەڵکی کرد بانگێکە کە تێری لێ بخۆن ئینشاءاللە بە پێی بانگێشتکردنەکەیان واگەر نەبوو هەر شتێکی تر هەروەکو ئاماژەمان پێدا شەرت نییە گۆشت بێت یان مەڕ بێت یان هەر شتێکی تر بێت کە ئەو خەڵکە تێری لێ بخوا و وە سوودی پێ بگەێنێ بەڕاستی بە پێی توانای کەسەکەش بێ و پێویستە لەسەر و کەسی کە بان دەکرێت بۆ خواردنی ژینهێنان ئەبێ بڕوا بەڕاستی تۆ کە ئەڵێی ئێستا ئەم حەدیسانە باسی ئەبێت تۆ بچی بە دەمیەوە ئەبێ وریابی ئەگەر ترسی تاوانت نەبوو ئەگەر زانیت خێزانێک نزیکی شەبێتەوە بەڵام بە تاوان حەفلە و ئاهەنگ و ڕەشبەڵک و تێکەڵی ئەنجامەدەن ئەو کاتە ئەبێ ڕێگریکەی لە کەسەکانە لە ئافرەتان و لە پیاوانش کە بەشداری کەن بەڕاستی چونکە فەرمانی خوا و پێغمە ساسەلم لە سەروی بانگێشتی کەسوکارەکەمانەوەی بەڕاستی ئافەرین بۆ ئەو کەسەی کە گوێ بە لەومەی هیچ کەسێک نادا ڕەزامەندی خوا ئەخاتە پێش هەموو شتێکەوە ناچێ بەشداری کە لە ناو حەفلە و ئاهەنگێکە لە ئافرەتان و لە پیاوە تاکی بۆ خوشکار بە نەسیحەتەکەم لە خوا بترسن با خزمتان با نزیک بێ هەیە ئەڵێ ئاخر ماوە سا خوشکمە هەچێ خۆشی تارا و عەزی و هەموو شتێکەکە خۆشی حیجابە و عەمامە سەر و دیندار و لە خواترسە ئەخر چۆنە بێ خوشکی عەزیزی تاوانی تۆڵە دێ لە ڕۆژی قیامەتە یان براکەیەتی ڕە لەبەر براکەم ئەبێ بڕۆم کابرا کوڕەکە ئەڕوات هەموو شتی حەفلەکەی بێنێ وڵە خۆم بەشداری ناکە بەس بۆێ یعنی چ فیددە هەیە کە تۆ یارمەتی دەری بی لەسەر تاوان بەڕاستی تۆ بێ ڕێگری کەی کە تاوان ئەنجام دەدا بەقسەی نەکردی بەشداری بکە و کەفی خۆیەتی عزە بێ قسە لەگەڵاناکان گرنگ خوا لە خۆی ڕاستیکی کەواتە دروست نییە ئامادەی وەلیمەیەک بی کەوا تاوانێتی ئەنجام بدەی مەگەر بچیتە ئەو شوێنەوە بتانی تاوانەکە بگۆڕی جا ئەگەر توانی و تاوانەکە بگۆڕی بەرەو شتێکی باشی بەری ئەوە باش ئەگینا پێویستە بگەڕیتەوە لەبەر ئەوەی کە ئیمامی علی خوای لە ڕاستی بێ لە فەرمودەیەکە فەرموات لە فەرمێ خواردنێک مامادە کردبوو جابانگی پێغمبەری خوام کرد علی ساسە جاکە هات ئەفەرمێ بینی لە ماڵەکەمە وێنەیەک هەیە گەڕایەوە پێ ساسە ئەوەی بابی علیە خوا لێ ڕازی بێ ئەە لە ڕوایەتی ترا فەرموت وەی پێ سەلم لە جێی باوک و دایکم بیت چی وای پێکردی گەڕایتەوە پێوە سەفە ئین فی البیت سیتر فیه تصاویر وإن الملائكة لا تدخل بيتا فيه تصاویر لە ماڵا پردەیەکەم و وێنەی تیا بوو و فریشتە ناس نەمانێکە کەوا وێنەی تیا یعنی وێنەی گیانداران و پەردا و هەڵواسرا و سبحان الله پێغەمبەر ساسە لەسەر وێنەیە کە هەڵواساوە لە ماڵەکە نەچوە بۆ وەلی بۆ خوارد و داوەتەکەی جا خاک بەسەر ئێمە ئەمڕۆکە کار لەوە نەماوە ئێستا ئەوە باسکە هەر بەلای خەڵکەوە عەلامەتی چاو زەقی دێتە پێشەوە بەڕاستی ئەو لەسەر پەردەیە کە ڕەسمی پێ باساوە چ جای ڕەشبەڵەک و هەڵپەڕکێ و تێکەڵی و ئافرەتی ڕوت و قوت و پەنا بەخوای گەورە بە جلوبەرگ و پۆشاکێکەوە کە کە هەمووی گیانی نەسڕەیە بەڕاستی ئەبێ وریابی برا و خوشکە بەڕێزەکانم بەخوا قەسەم قیامەت سەختە هەروە ئاسان نیە بە بەشداری هۆشکارە بکەین لە کوردستانە لە یەکێک لەو یعنی بۆ یەکە ئینسان دەتوانانی بچێ تاوانەکەم گۆڕکارێکی زۆر باشەکە لەکی لە شارەکانی کوسا برایکی بەڕێزمان خێزانی مارە کرد و دوای حاڵەتی گواستەوە هاو خی گەورە پاداشە چونکە دیندار و تەلەفۆنی وتی با وەساخێر لەگاوەڵا بین ئاهەنگێکی شەرعی پیشانی و خەڵکە بدەین بەڕاستی چونکە کەسوکاری خێزانەکەم دوور لە دینی تایە خێتە گاگە بتانی جەڵەکە بە شێوازێکی شت باشە ئیشاڵای بەتەمان کاتی خۆشی ئەومان کردووە خخوای گەورە قوبولی کایخوا کە برای بەڕێزمان خێزانی هێناوە خواردن دروستکراوە لە بزگۆ تا برانی بەڕێزبان کراون و تا خوێنراوەتەوە سرود و تراوە سرودی ئاینی و هەروە بێتەوە پرسیار وەڵام کراوە دیاری بەخشراوەتەوە بە شێوازە جوێکی باری دروستکراوە بەڕاستی دەی لەگەڵ چەند برایەکی خۆتان ئاساییە هەستای لەو کارەمان ئەنجام دا و بەڕێکەوتین بۆ شوێنەکە، بەڵام ئیتر لەبەر ئەوکە مەنتیقەکە مەنتیقەی وەک وتمان عەشایەری زیاتر تیا زاڵ بوو و عورف و عادات بوو، ئیتر ئەوان ئێمە ویستمان بەرنامەکە دەست پێ کەین، کاتێکمان زانی ئەوان لەلایەکەوە دەستیان کرد بە هەڵپەڕکێ و شتانە، ئیتر بۆ ئەوەی کە فیتنە دروست نەبێ، ئێمە شوێنەکە بەجێ بهێڵین و شتانە، ڕێک کەوتین تا کاکە ئێمە هیچ ناڵێین و ئێوەش مەیڵێن، تەبەن ئەوان کە زانیان بەرنامەیەکی شەرعیمان پێ پیاو قبوڵ نەکرا نەکیان ناڵێن جاهیل بوون و دوور لە دین بوون، ویستیان جەوەکە بە نەوعێکی تر بگۆڕن، لەبەر مەفسەدە وەزعەکەمان کۆتایی پێهێنا. دای مامۆستایەکی بەڕێزی لێ بخوای گەڕ بۆ فەقی کایە خوای تر وردە و دەبێت بە پێکەنین و بە سوعبەتەوە کردمان بە پرسیار وەڵامێکی شەرعی و دیاری تاوەکو بابەتەکە بە شێوازێکی چاک کۆتایی پێ بێ جا لەبەرئەوە گەر تۆ توانی چی ئەو ناشەرعیە بگۆڕی کە ڕوو ئەدا کارێکی باشەکەی ڕێگری کێ گەر خۆشت نەتوای لایەنە شەرعەکان جێبەجێ بکەی بەس گرنگۆ نێری ناشەرعەکان ڕووبدا ئتە خواردن بخورێت و دەمە تەقی و پێکەنین و خۆشیەکە و بکو زاوستەوە چونکەوا دیندار و سۆماڵ و حاڵی خۆیان ئەگەر زانیت مەفسەدەکەی گەورەیە و تۆش تەحمل ناکە تۆش بەشدار بێت تاوەەکە نابێ بەشدارکەی بە هیچ شێوازی برا خوشکە بە ڕێزەکانم ئەگەداری خۆتا من بەڕاستی جاگەر هات و کەسێک بە ڕۆژوو بوو ئەبێ هەر بچێت فەرموویەتی، خاوەن ماڵەکە ماندوو بووە، ئەگەر ڕۆژی سوورە دوتوانی بیشکێنی، ئەگەریش هەر نەوشکا یا قەرز قەرز بوو لەسەریا کەفارە دوودوایی بۆت نەئەدرایەوە، ئەتوانی دوعا بکەی بۆ خاوەن ماڵەکە بە ئیزنی خوای پەروەردگار. و هەروا سوننەتیشە دوعای خێریان بۆ بکە برا و خوشکە بەڕێزەکانم. چونکە فەرموودەمان زۆرە لەو بارەوە لەوانە عەبدوڵای کوڕی بوسر خوای لێ ڕازی بێ ئەفرێن باوکی خواردنێکی دروست کرد بۆ پێغەمبەری خوا عەلەیهی سەڵام و پێ ساڵی بان کرد ئەویش وەڵامی دایەوە جا فەرمی خوێ پیغەمبەر صلی اللە علیە و سلم لە خواردنەکەی بوێ و خواردنەکەی خوارد فەرموی اللهم اغفر لهم وارحمهم وبارک لهم فیما رزقتهم خوایە لێیان ببورە و رحمیان پێکە و بەرەکەت خەرە ئەو رۆزەی پێیانت داوە ئەگەر نەتوانی بە عەرەبیەوە بە کوردی بێ هەر کوردەواری ما شاء الله دوعای مەدەنێ خوایە لێیان ببورە و رحمیان پێکە و بەرەکەت خەرە ئەو رۆزەی کە پیانت بەخشی و ان شاء الله لای خوای پەروەردگار وەرەگیرێ ئەمە حاڵەتی وەریمەکە کە بەم شێوازە شەرعیە ئەوانەی تر کە دروست ئەکرێ ئێستا لەناو کۆمەڵگەیە بەڕاستی میدان شەرعیە ئەبێ وریابین ئەگەر بە شێوەیەکی شەرعی نەبێ ئیسان ئیماندار ئەبێ خۆی لێ بەدوور بێ چونکە تووشی تاوان ئەبێ لەجیاتی ئەوی کە پاداشتی دەست کەوێ پاشان دێنە سەر باسی کاتی ئاشکراکردنی ژیانی خێزانداری و هاوسەرگیری کە بینسان خۆشی بکە و ئاشکراشی بکە کە بە عەرەبەکە پێێت ئیلان و نیکاح چونکە بەڕاستی بۆچی ژن هێنان کاتێک ئینسان مارەیەەکە دوو شایەن دادراوە لەبەرەوەی کە بێ ئاشکرای بکە ئەو شیرینەی کە ئەخورێتەوە خەڵکی وا بکرێ مامۆستایەکە و دوو شایەتە وەلی ئەمرەکە لە هەردوو تەڕەف کەسوکار کۆبنەوە ئەبێ ئاشکرا بکرێت چونکە بەڕاستی ئەگەر ژنێران ئاشکرا نەکرێ ئەو کاتە هەزاران گومانی خراپ دروستە بێت کە ئەم ژن بێتە بە یەکم لە دەرەوە هزار تۆمەت و مختار و ئەمسەر و سەرەکە کەم کچ و کوڕە بینراون بێک و پەنا بەخوای گەورە بەڵام کە یعلان کراو کاتە خەڵکیێزان کە بە خێزانی یەکترین و حەڵال یەکتری بەڕاستی چونکە پێغەمەری خوا علی سەڵات وسلام فەرمانمان پێکە بە ئاشکراکردنی ژن گواستنەوە کە ئینسانە بێت ئاشکای بکە و نابێت بە هیچ شێوازێک ژن هێنانمان بشارینەوە ئەوەی کە ئەمڕۆکەم هەموو زەواجانیان دروست کردووە و یەکێک لە حاڵەتی بەسەی زەوازی بسیار کە قسەی لەسەر پێ باسی کە ڕای پەسەندی لەوە ڕحمەتی خواسی ئەوەیە کە ناجائیزە چونکە مەرجە شەرعەکانی عقلی نیکاحی ئەسلی تیانە یەکێ لە مەرجەکانی ئەوەی کە پێغەمبەر صلی الله علیه و سلم لە فەرموودەکەی عەبدوڵای کوڕی زوبێر خوا لێ ڕازی بێ لە باوکی گێڕێتەوە ئەفەرمێ پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمێتی اعلن النکاح ژن هێنان ئاشکرا بکەن ئەی کە تۆ ژن بێت و بیشاریتەوە لە بەرەوەی کە ژنی یەکەمت پێی نەزانێ یا لەبەر ئەوەی کە ژنەکەی تر لە کۆمە لە مەرجی خۆیاتەتە خوارەوە بەکەی پێوتێ نیکاحی ڕاستەقینە ئەی تۆ دوو ڕۆژێتی کێشە لەگەڵ ژنی دۆبا بۆ دروست بێ کە بارەشت کرد بێ بەحسابی خۆت ئەی چۆن نەتوانی کە تەلاقی بێ خەڵک پێ بزانێت کە بەژنت بۆی ئەنداڵێکن لێ بێ لەو کاتێ بەڕاستی ئەلی بەفسەدەکان زیاتر ئەبێ وریابین وابێ خوشکانی بەڕێزن کە ئەگەر هات و هاوسەرەکان ویستیان خێزانی تر بێنن دەرگای خیانەت و دەرگای ئەویان بۆ نەخەنە سەرپشت کە بەنیهێنی بێنن کارێک نەکەن بەڕاستی کە سوور بزانێ هاوسەرکەێ با خۆی چێ ئافرەتی چاکەوەی بگەڕێ وەبا لە خوای گەورەش بترسن تاقیکردنەوەی سەختی سەر شانی ئافرەتان ئەم حاڵەتەیە بەڕاستی برا و خوشکە بەڕێزەکانم یعنی خوشکە باشەکەم تۆ خوای گەورە هاوسەرێکی پێبەخشیوی ئەگەر قەدەری خوا خۆ دەو هاوسەرۆ نەبێت لە چ حاڵەتێکاژی دەیسەی حاڵی ژیانی ئافرەتانێک تریشکە بۆ سیفەتەیە من ناڵێ بەم پیاوە لە تۆ جواتر بێنێ بچێ ئاخر مۆدیل بێنێت و تەمەێکی گەنج و ناڵکە بێنێ کە کوردەواری خۆمانڵێ گەنجێکیش ئەوەی دەست دەکەوێت ئەبێ برایانیش بەڕاستی کاتێک ئەیانەوێت هەنگاو بدەن بۆ خێزانی دۆم و سێم و چوارم هەر عزرێکی شەرعیەوە بێ بەڕاستی ئەبێ بزانن حکمت لە فرەژنیا چییە ئەو ئافرەتانەی کە بێوەژنن ئەوانەی کە بێ سەرپەرشتی کارن یعنی هیچ کەسێکیان نیە بەدە ئەوانی کە تەمەنیان گەورە بووە یعنی بڕۆ بەدەم ئەوانەوە کە ئەوانە پێویستیان بۆ یەکە لە ژێر سیاوسێنەی هاوسەرێکا من بەڕاستی نەک تۆ تەنها حەز و ئارەزوو شەهواتی خۆ پێشکە ئێ تەئکید بەخوای گەورە دڵی خێزانەکە بۆ نەرم ناکات کە کاری واکە لەبەرەوە بەڕاستی هیوادارم کە ڕێگەی نامەشوع یا حیلە شەرعی نەگیرێتە بەر لەبەر هەندێک حاڵات یاوەی کە بەحساب ڕێگری ئەکری یاژنەکە شکات کا تووشی کارەسە تۆ بادەم ئەگەر حکمێکی شەرعی جێبەجێتی بۆ خخوای گەورەی بکە باش نابیکە دەبێ باجیش بدەیت تۆکەیتە ناو خۆشی و باشیش باجیش نەدەیت و ئەوەش تاقیکردنەوە ئیبتلایەکی سەختە بۆ سەر شانی ئافرەتان بەڕاستی ئەبێ لە خوای گەورە بترسن بزان کەوا لە سەردەمی پێغەمەری خوالی ساسەلام هەرچی هاوڵی بەڕێزی پێ ساسم زۆرینەیان لە خێزانێ زیاتریشی هەبووە هیچ خێزانەکان ژوکوانی ئێستاە بۆم هەموو فیتنە و کارەسات دروستکەن و باباری سەرشانی هاوسەرەکەیان خوار نەکەن چونکە کێشەکان زۆر جا لە ئافرەتەکانەوە دەستپیرەکە ئافرەتی یەکەم با دژایەتی ئەوی دووەم نەکات دووەمیش بە هەمان سیفەت ئیتر پیاوەکە بە خۆی داگیر دەکات و وای لێ بکە پشت لە خێزانی یەکەمی کا لە مناڵەکانی کا بەڕاستی کە ئەمەش کارەساتێکی گەورەی دواتریش بە شەڕ و ئاژا و هەڵوەشانەوەی ئەو خێزانە بە یەکجارەکی کۆتایی پێدێ لە جیاتی بەختەوەری خراپتر ئەبێ هیچ لایەکیشە بەختەوەر نابن دەبرۆ بێ ئاگادار بی برا خوشکە بەڕێزەکانم کارێک نەکەین کە سەرپێچی فەرمانی خوا پێغەمبەر خوا علیه السلام بە تەمەن وەکو تێبینێک ئەمە بەسەریهی باس کرد کەواتە ژن هێنا نەبی ئاشکرا کرێ نابێ بشار بێتەوە بەڕاست و پاشانیش سنەتە خۆشی بۆ کری و ئافرەتان دەفلێن دەر لە ناو خۆیانە گۆرە سرودی ئاینی بڵێن بەمەرجێ وشەی نابەجێ و ناشەرعیتیانە بێ وەڵای ئافرەتێ خوا ئازانێ بۆی گێڕاوەتۆڵێ لە چەندین حەفلا بەشداریم کردووە خوا شاهێدە دوول لە ڕیبەرسە لە ڕووم نایە قسەی گۆرانی بێژەکەتان بۆ بگێڕمەوە خۆتان لەوانەیە بزانن باش باش کە لە ناو گۆرانیەکانەوە هەڵەپەڕن ئافرەتەکان ئەڵێ جوێنی بە هەمومان داوە باشە بە گۆرانیەکەی هەر هەمومانی ئەوە کردووە ئێمە شانە دوایی کە گوێمان لێگرتۆ تەسەکەەوە لە هەموو حەفلەکانی کابرێن گۆرانی دووارە کاتەوە ئەی خەتای خۆتە تۆ چیتە شوێنێکەوە کە شوێنی شەیتانە هەر ئەوەی لێ دروست دەبێت چونکە گۆرانی مۆسیقا زکری شەیتانە پەنا بەخوای گەورە ئەو خەڵکە کە هەڵەپڕێ زکر بۆ شەیتانەکە بەخۆی بزانیان نا وەکو چۆن تۆ عیبادت بەخوای گەورەتەکە چی دەخوش ئەویش ئەتر ئاگای لە خۆی نابێت هۆی دەشی زانۆ کابرای گۆرای من چی پێوتوە چونکە زکر بۆ شەیتانەکە کەواتە ئافرەتان لەو قۆنە توانن سرود بڵێن و دەفیش لێ بدەن بە مەرجێک وەکو ئاماژەمان پێدا کە وشەی نابەجێ تیانەبێ دیارە فەرمودەمان لەو بارەوە زۆرەکەەوە لە بارەی چۆنێ تیژن گواستنەوە هاتوون لەوانە فەرمودەی ڕوبەی کچی بوعویست خالی ڕازی بێ کە فەرمووی پێغمەری خوالی ساسە هاتە ژوورە و کاتی منیان گواسە و جادانی لەسەر جێگاکەوە وەکو دانیشتنی تۆ لە بەرامبەر بەبەسەوە کەسێکە بۆ یەگێڕێتەوە ئەفەبچ جا چەند کچێکمان هاتن دەفیان لێدا و باسی باشەی باو باپیرانمان یانەکە کە لە جەنگی بەدرا کوژرابوون جایکی کەوتی پێغمبرێک ماتیە دەزانێت چی لە سبەیدا ڕۆدە پێ سەلم فەرمووی واز لەوە بێنە هەر ئەو بڵێ کە لە پێش عادوت یانی قسەیە مەکە غیب تەناخوای گەورە ئازاری ها وتەی دابەجەکەی کە لە کاتێکە بەسەر شانی ئێوشاوتۆ بەڵام قوبڵی نەکردووە وە هەروەها فەرموودەی دایکی عائیشەمانێ خوا لێی ڕازی بێ فەرمووی ئافرەتێکی بۆ پیاوێکی ئەنساری گواستەوە جا پێغمبەری خوا علیه السلام طبعا ئەوە ئاگادار بن ئەوەی کە بۆ پێ ساسە وتراوە تەمەەن مناڵ بوو ئاگادار بن دەڵێ پێ ساسم گوێی لە ئافرەت گرت و گۆرانی وتووە هەندێک کەس تاویلاتان بۆ بکە لە عیاز و بیللا و لە فەرمودی دایکی عیشاتەوە خوا لێ ڕازی بێ فەرمی ئافرەتێک بۆ پیاوێکی ئەنساری گواستەوە پێ ساسە فەرمووی ئەی عیشە ئایا هیچ گاڵتە و خۆشیەکتان پێ نەبوو؟ چونکە ئەنسارەکان حەزیان لە گاڵتە و خۆشیە واتە حەزیان لەوەیە کە لە کاتی ئاهەنگەکانیانە خۆشی بگێڕن کەواتە پێ سا سەلەم کە هاتووە بۆ ڕاستکردنەوەی چەمکە هەڵەکان بووە هەینا ڕێگری هەموو شتێکی نەکردووە لە کوردەواری خۆشمان هەندی عادات هەیە ڕێگری تیانە شەو بۆ لە خەلەمەدانەکە بۆ خۆ بیکە بەڵام با کەسی ناشەری لەگەڵانەیە هەڵپەڕکی و ڕژبەڵک مەکە و شەوە گۆرانی دامەگەسێنە ڕەسم مەگرە بەو شێوازەو بڵاوی کەیتەوە کە هەموو لاشەت دەرکەوتە بەهۆی ئەو خانە و شتەوە کە داوتەو خۆی ڕازاندوەتەوە با پیاوی ناشەرعی نەیەت لەگەڵتا دابنیشێ بەس بۆ ئافرەتەکان بێ هەربۆی پێ ساسە لە ڕوایەتی ترا فەرمووی ئایا کچێکە لەگەڵا ڕەوانە نەکرد کە دەبلێدا و سرودیان بۆ بڵێ گۆرانیان بۆ بڵێ نە گۆرانیتی ناشەرعی تایە نە مۆسیقا نە هەڵپەڕین ئەگەدار بن چونکە هەندێک جار لە ملاولا تەویلاتی بۆ خێر عیازبیلا بە شێوازێکی ناشەرعی یعنی ناشەرعەکان ئاسانە پێ بەرچوی خەڵکیە وریای قیامەتی خۆتان بن ئابم سیفەتە بکە من باسم لێوە کرد کە ئافرەتەکان بۆ خۆیان بن دەفلێدەن سرود و گۆرانی شەرعی یاڵێن شتێکی ناشەرعی تیاداڵێن کە ناشەرعی بێ وەناوێ کوڕیا لەگەڵا بێت کە هەڵپەڕی و ڕژ بەڵک و تێکەڵی ڕوودا پەنا بەخوای گەورە داواکارم لە خوای گەورە بەخاتری ناو و سیفاتە بەرز و پیرۆزەکانی زیاتر شارەزامان کا لە دینەکەی و بە ئاگامان بێنێتەوە بەڕاستی لە ژیانی خێزانداریمانە ئەو هەڵانەی کە ئەنجاممان داوە بمان ڕاست کاتەوە و زیاتر پابەندمان کا بە دینەکەیەوە هەتاوە کۆڵقەیەکی تر بەخوای گەورەتان دەسپێرم والسلام عليكم ورحمة الله وبركاته